حەڵاڵ کراوە بۆتان گۆشتی ئاژەڵ و چوارپێ، مەڕ و بزن و وشتر و ڕەشەوڵاغ، بێجگە لەوەی کە دەخوێندرێتەوە بەسەرتاندا حەڕامن، دروست نییە ڕاو بکەن لە کاتێکدا ئێوە لە ئیحرامدا بن، بەڕاستی خوا هەرچی بوێت بڕیاری بۆ دەدات. یا ایها الذین آمنوا لا تحلوا شعائر اللە، واتقوا اللە ان اللە شدید العقاب. ئەی ئەوانەی بڕواتان هێناوە، ڕێ مەگرن لە دروشمەکانی خوا، هەڵی مەوەشێننەوە و جەنگ مەکەن لە مانگە قەدەغەکراوەکاندا، وە ڕێ مەگرن لەو قوربانیانەی بە دیاری دەهێنرێن بۆ مەککە، وە ڕێ مەگرن و زیاد مەدەن لەو قوربانیانەی ملوانکەیان لە مل کراوە دیاری کراون بۆ نەزر، و مەشکێنن ڕێزی ئەوانەی نیازی ماڵی خوا دەکەن بە تەمای بەهرەمەندی و ڕەزامەندی پەروەردگاریانن، وە کاتێک ئیحرامتان شکان ئەوە دروستە ڕاو بکەن با خەشم و قینتان لە کۆمەڵێک واتان لێ نەکات لەبەر ئەوەی بەرگریان کردن لە مزگەوتی حەرام کە دەست درێژی بکەن، و کۆمەکی یەکتری بکەن لەسەر چاکە و پارێزگاری و کۆمەکی یەکتر مەکەن لەسەر تاوان و دەستدرێژی و لە خوا بترسن بێگومان خوا تۆڵەی بەتینە. حرمت علیکم المیتة والدم ولحم الخنزیر وما اهل لغیر اللە به، فمن اضطر فی مخمصة غیر متجانف لإثم فإن الله غفور رحیم. لەسەرتان یاساغ کراوە گۆشتی مردارەو بوو و خوێن و گۆشتی بەراز و ئەو ئاژەڵەی لەکاتی سەربڕیندا ناوی غەیری خوای لێ برابێ و ئاژەڵی خنکاو و ئەوەی کەلێی درابێ تا گیانی دەرچووبێ، وە ئەوەی لە بەرزی کەوتبێتە خوارەوە و مردبێ و شۆق لێدراو کە بەو شۆق لێدانە مردبێ و ئەوەی دڕندە لێی خواردبێ بێجگە ئەوەی پێش مردن سەرتان بڕیبێ هەروەها یاساخ کراوە لەسەرتان ئەو ئاژەڵەی لەسەر بەرد سەر بڕابێ نوسب چەند بەردێ بوون لە دەوری کەعبە بە پیرۆز سەیر دەکران و لەلایاندا ئاژەڵیان سەردەبڕی و داواکردنی بەشبەخت و نیازگرتنەوە بە تیر و پشک، ئەنجامدانی ئەمانە هەمووی لە فەرمان دەرچوون و تاوانە، ئەوانەی بڕوایان نەهێناوە ئەمڕۆ نائومێد بوون لە ئاینەکەتان، کەواتە لێیان مەترسن تەنها لە من بترسن، ئەمڕۆ ئاینەکەتانم تەواو و کامڵ کردووە بۆتان، و چاکە و بەهرەی خۆم بە تەواوی ڕشتووە بەسەرتاندا و، ڕازی بووم کە ئیسلام ئاینتان بێت جا هەر کەس ناچار بوو لە برسیەتیدا بێ ئەوەی نیەتی گوناه کردنی هەبێ لەو گۆشتانە بخوات گوناهی ناگات ئەوە بەڕاستی خوا لێخۆشبووی بە بەزەییە. یسئەلونەک ماذا ئوحیل لهم قل ئوحیل لکم الطیبات وما علمتم من الجوارح مکلبین بڵێ حەڵال کراوە بۆتان هەموو خۆراکە پاکەکان و نێچیری ئەو باڵندە و تانجی و سەگە ڕاوکەرانەی کە فێری ڕاوتان کردوون فێری ڕاویان ئەکەن لەوەی خوا فێری کردوون دە بخۆن لەوانەی بۆتان دەگرن و ناوی خوای لەسەر بێنن کاتێ تانجیەکەی تێ بەر ئەدەن و کاتێ دەیخۆن و لەخوا بترسن بيغمان خوالي برسين ويخيرايا اليوم أحل لكم الطيبات وطعام الذين أوتوا الكتاب حل لكم وطعامكم حل لهم والمحصنات من المؤمنات والمحصنات من الذين أوتوا الكتاب من قبلكم ۖ وە خۆراکی ئێوەش حەڵاڵە بۆ ئەوان، وە ئافرەتانی ئازادی داوێن پاک لە ئیمانداران حەڵاڵە بۆتان، هەروەها ئافرەتانی ئازادی داوێن پاک لە نامەدارانی پێش ئێوە، ئەگەر ئێوە مارەییەکانیان بدەنێ حەڵاڵن بۆتان. ئێوە دەبێ داوێن پاک بن، داوێن پیس نەبن بە ئاشکرا، وە دۆستی ژێربەژێرتان نەبێ بۆ داوێن پیسی، وە ئەوەی بێ باوەڕ بێ بە ئیمان و شەریعەت ئەوە بێگومان کردەوەکانی هەڵدەوەشێتەوە و لە ڕۆژی دواییدا یەکێکە لە ڕەنج بێبەران. وە دەستی تەڕ بهێنن بەسەرتاندا وە پێکانتان بشۆن تا هەردوو قولە پێتان وە ئەگەر لەش گران بوون ئەوە خۆتان خاوێن بکەنەوە خۆتان بشۆن وە ئەگەر نەخۆش بوون یان لە سەفەردا بوون یان کەسێکتان هاتەوە لە شوێنی پێویستی سەر ئاو یان جووت بوون لەگەڵ خێزانەکانتاندا وە ئاوتان دەست نەکەوت ئەوە تەیەموم بکەن بە خۆڵێکی پاک جا دەست بهێنن بە دەم و چاو و دەستەکانتاندا بەو تۆز و خۆڵەی پاکە، خوا نایەوێ هیچ جۆرە تەنگی و ناڕاحەتییەک لەسەرتان دابنێ، بەڵکو ئەوێ پاکتان بکاتەوە و چاکە و بەهرەی خۆی تەواو بکات بەسەرتانەوە، بەڵکو سوپاسی بکەن. یادی چاکە و بەهرەی خوا بکەنەوە بەسەرتانەوە کاتێ کۆمەڵێک نیازیان کرد کە دەست درێژ بکەن بۆتان خوایش بەرگری دەست درێژی ئەوانی لێکردن وە لە خوا بترسن وە با بڕواداران هەر پشت بە خوا ببەستن. ولقد اخذ الله میثاق بنی اسرائیل وبعثنا منهم اثنی عشر نقیبا وە هەڵمان بژارد لەوان دوانزە چاودێر، وە خوا فەرمووی بێگومان من لەگەڵتانم، سوێند بەخوا ئەگەر بە ڕێچی نوێژ بەجێ بهێنن و زەکات بدەن و باوەڕ بهێنن بە نێرراوەکانم و یارمەتیان بدەن و ڕێزیان بگرن و قەرز بدەن بە بەندەکانی خوا بە قەرزدانێکی جوان و چاک ئەوە بێگومان گوناه و خراپەکانتان ئەسڕمەوە و ئەتانخەمە بەهەشتانێک کە ڕووبارەکان دێن و دەچن بەژێریاندا، ئینجا لە پاش ئەو مەرج و پەیمانە هەر کەس لە ئێوە بێ باوەڕ ببێ، ئەوە بێگومان ڕێگای ڕاستی ون کردووە. فبما نقضهم میثاقهم لعناهم وجعلنا قلوبهم قاسیە. نەفرەتمان لێ کردن و دڵەکانیانمان گێڕا بە دڵێکی ڕەق و وشک، وتە و فەرموودەی خوا لادەدەن لە شوێنەکانی خۆی و لە بیریان کرد بەشێکی زۆر لەوەی کە ئامۆژگاری کرابوون پێی بێ کۆتایی و دوا هاتن ئاگادار ئەبی بەسەر ناپاکی و کردەوەی ناپاکیانەوە مەگەر کەمێک لەوان نەبێت جا ببوورە لێیان و چاوپۆشی بکە وسوف ینبیهم اللە بما کانوا یصنعون. وە لەوانەی کە دەیانوت ئێمە گاورین بەڵێن و پەیمانی بەهێزمان لێ وەرگرتن بەڵام بەشێکی گەورە لەوەی کە ئامۆژگاری کران پێی لە بیریان چوو بەهۆی ئەوەوە دوژمنایەتی و کینەبەریمان خستە نێوانیان تا ڕۆژی دوایی شوێن ڕەزامەندی ئەو بکەوێت بۆ ڕێگەکانی ئارامی و ئاشتی و دەریان دەهێنێ لە تاریکیەکان بۆ ناو ڕووناکی بە مەیل و فەرمانی خۆی و ڕێنمونی تان دەکات بۆ ڕێگای ڕاست. لقد کفر الذین قالوا ان اللە هو المسیح ابن مریم ئەوە کێ دەتوانێ ڕێی هیچ شتێ بگرێ لە خوا ئەگەر بیەوێ مەسیحی کوڕی مەریەم لەناو بەرێ هەروەها دایکی و هەرچی کەسیش لە زەویدا هەیە مافی و کۆپی هەر بۆ کردن و خوایە پەخش خاوەن کردنی ئەم دارێتی بەرهەمە ئاسمانەکان پارێزراوە و زەوی و لەبەر هەرچی وا گرتنەوەی لە ئەم بەرهەمە ڕێ نێوانیاندایە پێدراو نیە بۆ هیچ دروست کەسێک. ئەکا و دای ئەهێنێ هەرچی بیەوێ خۆش ئەبێ لە هەر کەس بیەوێ وە سزای هەر کەسیش ئەدات کە بیەوێ وە هەر بۆ خوایە موڵکی ئاسمانەکان و زەوی و هەرچی وا لە نێوانیاندا وە هەر بۆ لای ئەویشە گەڕانەوە. یا اهل الکتاب قد جاءکم رسولنا یبین لکم علی فترة من الرسل بچنە ناو ئەو خاکە پیرۆزەی پاک کراوە لە بت پەرستی کە خوا بڕیاری داوە بۆتان و پاشەو پاش وەرنەگەڕێنەوە لە ئاینەکەتان ئەگەر بگەڕێنەوە ئەوە بە زیان باری و نائومێدی ئەگەڕێنەوە. قالوا یا موسی ان فیها قوما جبارین و انا لن ندخلها حتی یخرجوا منها فَإِنْ یَخْرُجُوا مِنْهَا فَإِنَّا دَاخِلُونَ. وتیان، ئەی موسا، بەڕاستی گەلێکی زۆردار و ستەمکار لەو شارەدایە و ئێمە هەرگیز ناچینە ناوی تا ئەوان لێی دەرنەچن، ئینجا ئەگەر ئەوان لێی دەرچوون ئەوکاتە بێگومان ئێمە تێی ئەچین. بدەن بەسەریاندا لە قاپی شارەوە بچنە ژوورەوە جا ئەگەر چوونە ناویەوە ئەوە بەڕاستی ئێوە زاڵ دەبن بەسەریاندا وە پشت هەر بە خوا ببەستن ئەگەر ئێوە باوەڕدارن. قالوا یا موسی ئینا لەن نەدخولەها ئەبەدا مادامو فیها بخوێنەرەوە بەسەریاندا هەواڵی دوو کوڕەکەی ئادەم کە حەق و ڕاستە کاتێ هەردوویان دوو جۆرە قوربانیان کرد ئینجا لە یەکێکیان وەرگیرا و لەوی تریان وەرنەگیرا ئەوەیان لێی گیرا نەکرا وتی بێگومان دەبێ هەر بتکوژم ئەوسا تۆ لە هاوەڵی دۆزەخ دەبیت، هەر ئەوەش پاداشتی ستەمکارانە. فطوعت له نفسه قتل اخیه فقتله فاصبح من الخاسرین. ئینجا دەروونی ئەو تاوانبارە هانی دا بۆ کوشتنی برایەکەی و کوشتی. بۆ قەلەڕەشێکی مردار بوو بۆ ئەوەی نیشانی بدات کە چۆن لەشی براکەی بشارێتەوە وتی ئای داخی سەختم بۆ من دەستە پاچە بووم لەوەی وەک ئەو قەلەڕەشە بم تا تەرم و عەورەتی براکەم بشارمەوە ئەوەی تەنیا کەسێک بکوژێت لە تۆڵەی کەسێکی کوژراودا نەبێت یان خراپەکاری و ئاژاوەی بنێتەوە لەسەر زەویدا ئەوە وەک ئەوە وایە هەموو خەڵکی کوشتبێت ئەوەش بێتاوانێک ڕزگارکات لە کوژران ئەوە وەک ئەوە وایە هەموو ئادەمی ڕزگارکردبێت و زندووی کردبنەوە سوێند بەخوا بێگومان فروستادەکانمان هاتن بۆ لایان بە بەڵگە ڕوونەکانەوە ذلک لهم خزی فی الدنیا ولهم فی الآخرة عذاب عظیم. بەڕاستی ئەوانەی کە جەنگ و دوژمنایەتی ئەکەن لەگەڵ خوا و پێغەمبەرەکەیدا و هەوڵ ئەدەن لە زەویدا خراپە بڵاو بکەنەوە، ئەوە تۆڵەیان ئەوەیە بکوژرێن یان هەڵبواسرێن بە دارا، یان دەست و قاچیان ببڕدرێت بە پێچەوانەوە، یان دوور بخرێنەوە لە وڵات، ئەمە زەبوونی و ئابڕووبردنیانە لە جیهاندا، لە دواڕۆژیشدا بۆیان هەیە سزایەکی گەورە. ولهم عذاب الیم. بەڕاستی ئەوانەی کە لە جیهاندا بێ بڕوا بوون ئەگەر ببنە خاوەنی هەرچی لە زەویدایە هەمووی ئەوەندەی تریشی لەگەڵ بێت بۆ ئەوەی خۆی پێ بکڕنەوە و ڕزگار کەن لە سزای ڕۆژی دوایی لێیان وەرناگیرێ هەروەها لەوانەش کە جوولەکەن زۆر گوێ قوڵاغن بۆ درۆ، زۆر گوێ لە مشتی دەستەیەکی ترن کە نەهاتوون بۆ لای تۆ. وتەکانی تەورات دەگۆڕن لە پاش ئەوەی خوا لە شوێنی خۆی دایناون. ئەڵێن ئەگەر ئەمەتان پێ گوترا لە لایەن محمد صلی اللە علیه وسلم ئەوە وەریگرن ئەگەر لە ئەمەتان پێ نەگۆترا ئەوە خۆتان بپارێزن و هەر کەسێک خوا بیەوێ کافر و گومڕای بکات ئەوە تۆ لە بەرامبەر خوادا هیچت پێ ناکرێ بۆی ئەوانە کەسانێکن کە خوا نەیویستووە دڵەکانیان پاک بکاتەوە، لە دنیادا سەرشۆڕ دەبن و لە ڕۆژی دواییشدا ئامادەیە بۆیان سزایەکی زۆر گەورە. سماعون للکذب اکالون للسحت جا ئەگەر ئەوانە هاتن بۆ لات ئەوە بە ویستی خۆت بڕیار بدە لە نێوانیاندا یان وازیان لێ بهێنە خۆ ئەگەر وازیان لێ بهێنی ئەوە هیچ زیانێکت پێ ناگەینن وە ئەگەر بڕیارت دا لە نێوانیاندا ئەوا بە دادوەری بڕیار بدە کە ڕێنموونی و ڕووناکی تێدا بوو، ئەو پێغەمبەرانە حوکمیان پێ دەکرد کە موسلمان و ملکەچ بوون بۆ ئەوانەی کە جوولەکە بوون، هەروەها زانا خواناسەکان و زانا شەرع زانەکان حوکمیان پێ دەکرد بەهۆی ئەوەی فەرمانی پارێزگاری کتێبی خوایان پێ کرابوو، و شایەتیش بوون لەسەری، کەواتە زانایانی جوولەکە لە خەڵکی مەترسن، بەڵکو تەنها لە من بترسن، بەڵگە و فەرمانەکانی من مەگۆڕنەوە بە نرخێکی کەم، و هەرکەس حوکم نەکات بەو بڕیارانەی کە خوا ناردوویەتە خوارەوە، و چاو لە باتی چاو و لووت لە باتی لووت و گوێچکە لە باتی گوێچکە و ددان لە باتی ددان و زامەکانیش تۆڵەیان زامدارکردنی دەستدرێژیکەرانە جا هەر کەس لە تۆڵەسەندن خۆش بێت ئەوە ئەبێتە هۆی سڕینەوەی گوناهی باوەڕی هەیە بە ئەو تەوڕاتەی کە لە پێش خۆیەوە هاتووە و ئینجیلمان پێ بەخشی کە ڕێنموونی و ڕووناکی تێدایە و ئەو تەوڕاتە بە ڕاست دەزانێ کە لە پێش ئەوەوە هاتووە و ڕێنموونی و ئامۆژگارییە بۆ پارێزکاران. وليحكم اهل الانجیل بما انزل الله فیه، و کتێبەکانی پێش خۆی بە ڕاست دەزانێ و پشتیوانیان لێ دەکات و چاودێریانە، کەواتە حوکم و بڕیار بدە لە ناو نامەدارەکاندا بەوەی خوا ناردوویەتە خوارەوە و شوێن هەوا و هەوەسی ئەوان مەکەوە، لانەدەی لەو حوکم و بڕیارە هەق و ڕاستەی کە بۆت هاتووە، دامان ناوە بۆ هەر ئوممەتێک لە ئێوە شەریعەت و ڕێگەیەکی ڕوون، وە ئەگەر خوا بیویستایە ئێوەی ئەکرد بە یەک ئوممەت و کۆمەڵ، بەڵام نەیکردوون بۆ ئەوەی تاقیتان بکاتەوە لەو شەریعەت و یاسایانەی کە پێی بەخشیون، کەواتە پێشبڕکێ بکەن بۆ ئەو شتانەی کە چاکن، گەڕانەوەتان هەر بۆ لای خوایە بە گشتی، وە وریابە لێیان لەوەی بتترازێنن لە هەندێ لەوەی خوا ناردوویەتە خوارەوە بۆت، ئینجا ئەگەر ئەوان ڕوویان وەرگێڕا و سەرپێچیان کرد، ئەوە بزانە و دڵنیابە خوا ئەیەوێ بەهۆی هێندێ لە تاوانەکانیانەوە سزایان بدا و تووشی زیانیان بکات، ئەڵێن ئەترسین کە بەسەرهاتی ناخۆشی ڕۆژگار دووچارمان ببێت، دەی نزیکە خوا سەرکەوتن و زاڵکردنی تەواو بنێرێت بۆ پێغەمبەر صلی اللە علیه وسلم یان لەلایەن خۆیەوە کارێکی تر بکات بەهۆی ئەوەوە وایان لێبێ لەوەی پەنهانیان کردبوو لەدەروونی خۆیاندا پەشیمان دەبنەوە. بە سۆز و بەزەیین بەرامبەر بڕواداران، بە هێز و توند بەرامبەر بێ بڕوایان، تێکۆشان دەکەن لە ڕێی خوادا و ناترسن لە سەرزەنشتی سەرزەنشتکاران. ئەوەی باس کرا چاکە و بەهرەی خوایە، ئەیبەخشێ بە هەر کەس کە خۆی بیەوێت. من الذین اوتوا الکتاب من قبلکم والکفار اولیاء واتقوا الله ان کنتم مؤمنین. ئەی کەسانێ کە بڕواتان هێناوە دامەنێن ئەوانەی کە ئاینەکەی ئێوە دادەنێن بە شتێکی گاڵتە و لاقرتێ پێکراو لەوانەی نامەیان پێ بەخشراوە لە پێش ئێوەدا، وان اکثرکم فاسقون. بڵێ ئەی نامەداران ئایا هیچ ڕەخنە و ڕقێکتان هەیە لە ئێمە بێجگە لەوەی کە بڕوامان هێناوە بە خوا و و بەو قورئانەی هێنراوەتە خوارەوە بۆمان و بەوەی لەمەو پێش هێنراوەتە خوارەوە وە کاتێ دێن بۆ لاتان دەڵێن بڕوامان هێناوە، سوێند بێ بێگومان بەبێ بڕواییەوە هاتوون، وە بێگومان هەر بەبێ بڕواییشەوە دەرچوون، وە خوا زۆر چاک دەزانێ بەوەی کە دەیان شاردەوە. وترا کثیرا منهم یسارعون فی الإثم والعدوان وأکلهم السحت لبیس ما کانوا یعملون. وە ئەبینی زۆرێک لەوانە یاخوا ئەوان چنگ قوچراو و دەست بەستراو بن و نەفرینیان لێکرا بەهۆی ئەوەی کە وتیان نەخێر وانیە بەڵکو هەردوو دەستی هەمیشە کراوەیە چۆنی بیەوێت دەبەخشێت و سوێند بەخوا زیاد دەکا بۆ زۆر لەوان زانا و سەرۆکەکانیان ئەو قورئانەی هێنراوەتە خوارەوە بۆ تۆ لەلایەن پەروەردگارتەوە سەرکەشی و بێ بڕوایی زیاد ئەکات، وە خستومانەتە نێوانیان دوژمنایەتی و کینە و ڕقەبەری تا ڕۆژی دوایی، هەر جارێک ئاگرێکیان هەڵگیرساندبێ بۆ ئاژاوە نانەوە و جەنگ، خوا ئەو ئاگرەی کوژاندۆتەوە، لەلایەن پەروەردگاریانەوە، بێگومان ڕۆزییان دەخوارد لەلای سەروویانەوە لە ئاسمانەوە و لە ژێریانەوە لە زەوییەوە، تێیاندایە دەستە و کۆمەڵێکی ڕێک و پێک، بەڵام زۆرێک لەوان ئەوەی دەیکەن زۆر بەد و خراپە. یا ایها الرسول بلغ ما انزل الیک من ربک، ڕایگەیەنە بە خەڵک ئەوەی هێنراوەتە خوارەوە بۆت لەلایەن پەروەردگارتەوە، وە ئەگەر وا نەکەی ئەوە ڕاسپێرییەکەی خوات ڕانەگەیاندووە و بەجێت نەهێناوە، وە خوا تۆ دەپارێزی لە خەڵکی کە بتکوژن، بێگومان خوا ڕێنموونی بێ بڕوایان ناکات. قل یا اهل الکتاب لستم علی شیء حتی تقیموا التوراة والانجیل. بڵێ ئەی نامەدارەکان ئێوە لەسەر هیچ شتێک نین هەتا بە ڕێک و ڕاستی پەیڕەوی تەورات و ئینجیل نەکەن، هەروەها ئەو قورئانەی کە هێنراوەتە خوارەوە بۆتان لەلایەن پەروەردگارتانەوە، سوێند بەخوا زیاد ئەکات بۆ زۆریان ئەوەی هێنراوەتە خوارەوە بۆت لەلایەن پەروەردگارتەوە سەرکەشی و بێ باوەڕیان زیاد دەکات، ئەوانەی بوون بە جوولەکە و ئەوانەی بتپەرستیان نەکردووە و شوێنکەوتووانی عیسا پێغەمبەر، هەر کەس لەوانە بڕوایان هێنابێ بە خوا و بە ڕۆژی دوایی و کردەوەی چاکی کردبێت، ئەوەنە هیچ مەترسییەکیان لەسەرە، سوێند بەخوا پەیمانی بەهێزمان وەرگرت لە نەوەکانی ئیسرائیل و چەند فرۆستادەیەکمان نارد بۆیان هەر جارێک فرۆستادەیەکیان بۆ بهاتایە بە هەر فەرمانێ کە بە دڵیان نەبوایە دەستەیەکیان بە درۆزن دائەنان و دەستەیەکیشیان دەکوشتن جا بۆیە کوێر و کەڕ بوون لە پاشان خوا تەوبە و گەڕانەوەی لێ وەرگرتن ئینجا لە پاش ئەوە زۆربەیان کوێر و کەڕ بوون لە بیستن و بینینی بەڵگە و ئایەتەکانی خوا وە خوا بینەرە بە هەر کردەوەیەک کە دەیکەن. لقد کفر الذین قالوا ان الله هو المسیح ابن مریم بێگومان خوا مەسیحی کوڕی مەریەمە، لە کاتێکدا مەسیح کاتێ ڕەوانە کرا وتی ئەی نەوەی ئیسرائیل تەنها خوا بپەرستن کە پەروەردگاری من و ئێوەشە، بەڕاستی هەر کەس هاوبەش بۆ خوا دابنێ ئەوە بێگومان خوا بەهەشتی لێ حەڕام کردووە و جێ و شوێنی ئاگر دەبێت. هەردووکیان خواردن یان دەخوارد واتە خوا نین سەرنج بدە چۆن ئایەت و بەڵگەکان ڕوون دەکەینەوە بۆیان پاشان سەیر کە چۆن لادەدرێن لە حەق بەرەو بەتاڵ. قل اتعبدون من دون اللە ما لا یملک لکم ضرا ولا نفعا واللە هو السمیع العلیم. ئەی محمد صلی اللە علیه وسلم، بڵێ ئایا ئێوە بێجگە لە خوا شتێک دەپەرستن کە هیچ زەرەر و سوودێکی نیە بۆتان و خوا هەر خۆی بیسەری زانایە؟ قل یا اهل الکتاب لا تغلوا فی دینکم غیر الحق. بڵێ ئەی نامەدارەکان زیادەڕەوی مەکەن لە ئاینەکەتاندا جگە لەوە نەبێت کە ڕاست و حەقە و شوێن ئارەزووی کەسانێک مەکەون کە بەڕاستی پێشتر گومڕا و سەرلێشێواو بوون و زۆر کەسیشیان گومڕا کرد و خۆشیان گومڕا بوون و لایاندا لە ڕێگای ڕاست. زۆربەیان دۆستایەتی ئەکەن لەگەڵ ئەوانەی بێ باوەڕ بوون، بێگومان زۆر بەد و خراپە ئەوەی کە پێشیان خست بۆ خۆیان کە هۆی خەشم و قینی خوا بوو لێیان و ئەوانە لە سزای دۆزەخدا بێ بڕانەوە دەمێننەوە. ولو کانوا یومنون باللە والنبی وما انزل الیه ماتخذوهم اولیاء ولکن کثیرا منهم فاسقون وە ئەگەر ئەوانە بڕوایان بهێنایە بە خوا و پێغەمبەر و ئەو بەرنامەی کە نێرراوەتە خوارەوە بۆ سەری، ئەو بێ بڕوایانەیان نەدەکرد بە دۆست و برادەر، بەڵام زۆربەیان لە ئاین دەرچوون و یاخین لە خوا. ذلک بأن منهم قسیسین ورهبانا وانهم لا یستکبرون. سوێند بێت دەبینیت ئەی محمد صلی اللە علیه وسلم خراپترینی خەڵکی بۆ دوژمنایەتی لەگەڵ بڕواداراندا جولەکە و هاوبەشدانەرانن وە سوێند بێت دەبینیت نزیکترینیان لە خۆشەویستی بۆ بڕواداران یقولون ربنا آمنا فاکتبنا مع الشاهدین. هەر کاتێ گوێیان لێ بوایە ئەو قورئانەی کە نێرراوەتە خوارەوە بۆ پێغەمبەر صلی اللە علیە وسلم دەبینی چاوەکانیان لە فرمێسک پڕ دەبێ و دەڕژێت لەبەر ئەو ڕاستیەی کە زانیویانە و بۆیان دەرکەوتووە ئەڵێن ئەی پەروەردگارمان ئەوە ئێمە باوەڕمان هێنا دە تۆش لەگەڵ شایەتدەران ناومان بنووسە. وما لنا لا نؤمن بالله وما جاءنا من الحق ونطمع ان يدخلنا ربنا مع القوم الصالحين. بۆچی دەبێ ئێمە باوەڕ نەهێنین بەخوا و بەوەی کە بۆمان هاتووە لە حەق و ڕاستی بەڵام لێتان ئەگرێ بە گوناهبارتان دادەنێ بە شکاندنی سوێندێ کە بە نیازی دڵ داتان بەستبێت جا کەفارەتی سڕینەوەی شکاندنی ئەو سوێندانە خۆراکدانی دە هەژارە لە خۆراکێ مامناوەندی کە دەرخواردی منداڵ و خێزانی خۆتانی دەدەن یا پۆشاچی دە هەژار یا ئازاد کردنی بەندەیەک جا ئەوەی دەستی نەکەوت هیچ کام لەوانە ئەوە سێ ڕۆژ بە ڕۆژوو بێت ئەوەی باس کرا کەفارەتی سوێندەکانتانە کاتێک کە سوێندتان خوارد و سوێندەکەتان شکاند رجس من عمل الشیطان فاجتنبوه لعلکم تفلحون. ئەی ئەوانەی بڕواتان هێناوە، بێگومان ئارەق و قومار و ئەو بەردانەی کە کراون بە بت و ئەو پارچەدارانەی کە بەکار ئەهێنرێن بۆ دیارکردنی بەش و چارەنووس، ئەگەر خۆیان پاراستبێ لەو چەرخەدا لەوەی کە حەرام بووە لەسەریان و باوەڕدار بوون و کردەوە چاکەکانیان کردبێ، پاشان خۆیان پاراستبێ لەوەی کە حەرام کرابێ و بڕواشیان هەبووبێت بەوەی کە هاتبێ لەلایەن خواوە، پاشان بەردەوام بووبن لەسەر خواپارێزی و چاکەکانیشیان بە چاکی کردبێت، سوێند بەخوا خوا تاقیتان دەکاتەوە بە هەندێک نێچیر کە بەدەست دەیانگرن و بەڕمەکانتان ڕاویان دەکەن تا خوا دەری بخات کێ لێی دەترسێ بە پەنهانی ئینجا هەر کەس دەست درێژی بکات دوای ئەو هەواڵ پێدانە ئەوە بۆی هەیە سزایەکی بە ئازار یا ایها الذین آمنوا لا تقتلوا الصید وانتم حرم و ئەوەتان بەدەستی ئەنقەست بیکوژێ، ئەوە لەسەریەتی سەربڕینی وێنەی ئەوەی کە کوشتوویەتی لە ئاژەڵ و ماڵات، ئەو بڕیارە بدەن نێچیرەکە لە بەرامبەر چ ئاژەڵێکدایە، دوو پیاوی موسولمانی چاک لە خۆتان، بە شێوەی قوربانی بگاتە کەعبە و لەوێ بیکات بە قوربانی، یان بە ئەندازەی نرخی قوربانیەکە خۆراک بدات بە چەند هەژارێ، یان بەقەدەر ئەو خۆراکانەدا ڕۆژوو بگرێت بۆ ئەوەی بچێژێ ئۆباڵی کارەکەی. خوا خۆش بووە لەوەی کە تێپەڕی و بەسەرچوو، بەڵام هەر کەسێک بگەڕێتەوە بۆ سەر ئەو کردەوەیە ئەوە خوا تۆڵەی بە تینی لێ دەسێنێ، وەڕاو و نێچیری کێوی و وشکایی یا ساخ کراوە لێتان تا لە ئیحرام دا بن، لە بێ فەرمانی ئەو خوایە بترسن کە هەر بۆ لای ئەو کۆ دەکرێنەوە لە ڕۆژی دوایی دا. جعل اللە الکعبە البیت الحرام قیاما للناس والشهر الحرام والهدی والقلائد. و هەروەها مانگە یاساغەکان و قوربانییە دیاری نەکراوەکان و قوربانییە دیاریکراوەکان، ئەوەش بۆ ئەوەی کە بزانن بە ڕاستی خوا ئەزانێ و بە ئاگایە کە چی وا لە ئاسمانەکان و زەویدا، وە بێگومان خوا بە هەموو شتێ زانایە. اعلموا ان اللە شدید العقاب. وان تسالوا عنها حین ینزل القرآن تبد لکم عفی الله عنها والله غفور حلیم ئەی ئەوانەی بڕواتان هێناوە پرسیار مەکەن لە شتانێک ئەگەر ئاشکرا بکرێن بۆتان ناخۆش و خراپ دەبێت بۆتان وە ئەگەر پرسیار بکەن دەربارەیان کاتێ قورئان دەنێررێتە خوارەوە بۆتان ئاشکرا دەکرێن وَأَکْثَرُهُمْ لَا یَعْقِلُونَ. خوا داینەناوە و بڕیاری نەداوە، سوود وەرنەگرتن لەم چوار جۆرە وشترە، بەحیرە، وشترێک بوو پێنج سکی بکردایە و پێنجەم نێر بوایە، ئەو کاتە گوێچکەیان لەت دەکرد و بەڕەڵایان دەکرد، و سائیبە و شترێک بوو کە تا دوانزە سکی بکردایە هەمووی مێینە بوایە، و وەسیلە و شترێک بوو یەکەم و دووەم سکی مێینە بوایە، و حام و شترێکی نێر بوو کە لە پشتی ئەو دە سک پەیدا ببوایە، بەڵام ئەوانەی بێ باوەڕ بوون درۆ بەدەم خواوە هەڵئەبەستن. وە کاتێ کە بوترێ پێیان وەرن بۆ لای ئەو قورئانەی کە خوا ناردوویەتە خوارەوە و بۆ لای پێغەمبەر صلی اللە علیه وسلم دەڵێن بەسمانە ئەو ئاینەی کە باوک و باپیرانمان لەسەری بوون ئایا چاویان لێ دەکەن ئەگەر لە حاڵێکدا باو باپیرانیشیان خۆشتان بە خۆتانەوە بێت زیانتان پێ نەگەیەنێ ئەوەی گومڕا بووە ئەگەر ئێوە لەسەر ڕێ ڕاست بن بەرگری کردن لە خراپە بەشێکە لە ڕێنموونی وەرگرتن هەر بۆ لای خوایە گەڕانەوەی هەمووتان بە گشتی ئینجا هەواڵتان پێ ئەدا بە هەر کردەوەیەک کە کردووتانە. ولا نکتم شهادة اللە انا اذا لمن الآثمین. ئەی ئەوانەی کە بڕواتان هێناوە شایەتی بدەن لە نێوانتاندا کاتێ کە مردنی هەرکامتان نزیک بوویەوە لە کاتی وەسیەت کردندا دوو کەسی دادپەروەر لە خۆتان موسولمان بن یان دوو کەسی تر جگە لە خۆتان کافر بن ئەگەر ئێوە بە سەفەر ڕۆیشتبوون بە وڵاتدا و بەڵای مردنتان تووش هات، دوو شایەتەکە ڕاگرن لە پاش نوێژی عەسر، دەبێ سوێند بخۆن بە خوا ئەگەر گومانتان بوو لە ڕاستی و پاکییان، ئێمە سوێند خواردنمان بە خوا ناگۆڕینەوە بە هیچ نرخێک، با شایەتی بۆ دراوەکە خزم و نزیکیش بێت. ئینجا ئەگەر زانرا پاش سوێن خواردنیان بەوەی کە ئەو دوو شایەتە درۆیان کردووە و خۆیان تاوانبار کردووە ئەوە دوو کەسی تر لە شوێنی ئەواندا هەڵدەستن بە سێند خواردن کە بەڕاستی شایەتیەکەی ئێمە ڕاسترە لە شایەتیەکەی ئەو دووانەی پێشوو واتقوا اللە واسمعوا واللە لا یهدی القوم الفاسقین. ئەو جۆرە شایەتیدانە نزیکترە کە شایەتەکان هەڵسن بە شایەتییەکەیان بە شێوە ڕاستەکەی، یا بترسن لە ڕەتکردنەوەی سوێندەکان بۆ خزمی نزیکی مردووەکە، دوای سوێند خواردنی ئەمان واتە بەدرۆ بخرێنەوە، بترسن لە خوا و خۆتان بپارێزن و خوا هەموو پێغەمبەران کۆدەکاتەوە ئەوسا پێیان دەفەرموێ چ وەڵامێکتان درایەوە دەڵێن هیچ زانیاریەکمان نیە بێگومان تەنها تۆ ئاگاداری هەموو نهێنیەکانیت. اذ قال اللە یا عیسی ابن مەڕیەم اذکر نعمتی علیک وعلی والدتک اذ ایدتک بروح القدس، بیر بکەوە لە چاکە و بەهرەی من بەسەر خۆت و دایکتەوە کاتێ کە پشتیوانیم لێ کردیت بە گیانی هەرە پیرۆز جوبڕائیل کاتێ لە بێشکەدا بوویت و بە گەورەییش قسەت لەگەڵ خەڵکیدا دەکرد و کاتێکیش فێری کتێب نووسین و دروستکاری و تەورات و ئینجیلم کردیت وە بیر بکەرەوە کاتێ بە فەرمانی من لە قوڕ شتێکت لە شێوەی باڵندە دروست دەکرد دەست بەجێ بە فەرمانی من ئەبوو بە باڵندە وە بە فەرمانی من کوێری زکماک و بەڵەچیت چاک دەکردەوە وە کاتێ بە فەرمانی مرد مردووانت لە گۆڕ دەردەهێنا بە زیندوو کراوەیی وە بیر بکەرەوە کاتێ خستمە دڵی هاوەڵە تایبەتیەکانت کە بڕوا بێنن بە من و بە پێغەمبەرەکەم عیسا ئەوانیش وتیان ئەوە باوەڕمان هێنا و تۆش شایەت بە کە بێگومان ئێمە موسلمانین. اذ قال الحواریون یا عیسی ابن مریم هل یستطیع ربک ان ینزل علینا مائدة من السماء قال اتقوا اللە ان کنتم مۆمنین. کاتێ حەواریەکان وتیان، ئەی عیسای کوڕی مەریەم ئایا پەروەردگاری تۆ دەتوانێ لە ئاسمانەوە خواردنێکمان بۆ بنێرێتە خوارەوە ئایا تۆ وتووتە بە خەڵکی کە من و دایکم بە دوو پەرستراو دابنێن و بمانپەرستن لە جیاتی خوا؟ عیسا وتی، پاچی و بێگەردی بۆ تۆ ئەی خوایە! نابێ و ناگونجێ بۆ من شتێ بڵێم کە بە هیچ شێوەیەک مافی من نییە. ئەگەر من ئەو قسەیەم کردبێ، ئەوە بە ڕاستی تۆ ئاگات لێیە، چونکە تۆ ئەوەی لە دڵمدایە دەیزانی. و من شایەت و چاودێر بووم بەسەریانەوە تا لە ناویاندا بووم، ئینجا کاتێ تۆ منت بردەوە و بەرزت کردمەوە بۆ ئاسمان، هەر خۆت چاودێر بووی بەسەریانەوە، و خۆت ئاگادار و شایەتی بەسەر هەموو شتێکەوە. ان تعذبهم فانهم عبادک. ئەمە ڕۆژێکە ڕاستبێژان ڕاستییەکەیان کەلکیان پێ دەگەیەنێ. بەهەشتانێکیان بۆ هەیە کە ڕووبارەکان بە ژێریاندا دەڕۆن، ئەمێننەوە تیایدا بە هەمیشەیی. خوا ڕازی بووە لێیان و ئەوانیش لە خوا ڕازی بوون. ئەوەیە سەرکەوتنی زۆر گەورە.